بە پشتیوانی خوای تاک و تەنها و میهرەبان ئەمڕۆ ئەڵقەی پێنجەمی ئەو زنجیرە باسە لەگەڵ جەنابتان شی دەکەینەوە و باسی دەکەین ژیانی خێزانی زۆر خۆشە چەند خۆشە خێزانێک بە تەبایی لە دەوری یەکتر بژین باوکو دایکێک کە کوڕیان بووە و پێگەیشتووە و تێگەیشتووە و خێزانی هێناوە هەمویان لە دەوری سفرە و خوانێک بە یەکەوە کۆ ببنەوە ئەگەر تەبابن هەر کەسە سنووری خۆی بزانێ، هەر کەسە ئەرک و مافی خۆی بزانێ، بەڕاستی هەر لە دنیادا ئینسان لە بەهەشتا دەبێ. ژیانی تەبایی ناو خێزان بەرەکەتی پێوەیە. هەر کەسێک خێزانەکەی تەبا بێ لەگەڵ یەکا و ڕێکوپێک بێ، مووچەیەکی کەمت هەبێ دڵنیابە لێت زیاد دەبێ. بەڵام خوا نەخواستە گەر خێزان ئاژاوەی تێکەوت و هەر کەسە لە ئاشێک لێی کرد و کەس بە گوێی کەسی نەکرد و هەمووی بە دەم یەکا هاتەوە ئەگەر هەر یەکەی مووچەیەکی هەبێ و هەمووشی کاسبکار بێ خوا بەرەکەت لەو خێزانە هەڵدەگرێ چونکە لەبەر ئاژاوەی خۆت کە دەست بۆ پارۆنانێک دەبەی بسم الله لەبیر نییە لەبەر ئاژاوەی ناوماڵی خۆت کە لێ بوویەوە الحمدللهش لەبیر نییە جا ئینسان پێنج فەرزە لە خوا بپاڕێتەوە بڵێ خوایە خێزانم تەبا و ڕەبا کەی ئاژاوەی ناو خێزانمان نەبێ و خوایە پەنامان بدەی لە ئاژاوەکانی ناو خێزان ئەو ڕۆڵەی تەبایی ناو خێزانیش بە هەموو لایەک دەبیندرێ بە هەموو لایەک خێزان دەتوانرێت تەبا و ڕەبا بکرێ جومعەی ڕابردوو باسی ئەوەمان کرد کە کێشەی گەورە لە نێو خێزاندا لە نێوانی بووک و خەسوودا دروست دەبێ کە بەڕاستی ئەوە کێشەیەکی زۆر کۆنە کە لە کۆنەوە بووک و خەسوو نانتوانی بە یەکەوە بژین یان هەمویان وەکو پێویست ڕم بێ نانتوانی بێ بە یەکەوە ڕێزی یەکتر بگرن جا ئاینی ئیسلام منبەری مزگەوت پەیامێکی پێیە، بانگەوازێکی پێیە هەر کەسێ بە گوێی بکا قازانج دەکا لە گرفتەکان و نەخۆشیەکان ڕزگاری دەبێ. جومعەی ڕابردوو ئێمە سەرەتا ڕوومان کردە بووک، وتمان ئەم خاڵانە جێبەجێ بکەی بەختەوەر دەبی ژیانی خۆت و هاوسەر و ماڵەکە پارێزراو دەبێ کە چەند خاڵێکمان باس کرد و ئەمڕۆ ئیشاڵڵا هەندێکی تری لێ باس دەکەین. ئەی بووکی بەڕێز ئەی ئەو کەسانەی کە ئێستا بووکی ماڵن ئەی ئەو خوشکە بەڕێزانەی کە ئیشەڵا خوا ڕەحمیان پێ بکا بە ئاواتی خۆیان بگەن و بە حەڵاڵی و بە پاکداوێنی بچنە خانە و لانەی هاوسەری خۆیانەوە و خوای گەورە کاریان بۆ ئاسان کە بە دڵی خۆیان بگەن ڕۆژێک کە بوونە بووک گوێبیستی ئەم قسانە بن لەگەڵ وتارەکەی ڕابردوودا ئەمڕۆژ پێت دەڵێم خاڵی یەکەم هەمیشە لە وەڵامی قسەکانی خەسووددا بڵێ بەڵێ وشەی نەخێر زۆر بە کەمی بەکاربێنە. کاتێک کە خەسوود پێشنیاری شتێکی کرد بڵێ بەڵێ وایە، ڕاست دەکەی. جا یان بە قسەی بکە بەڵێیەکە، یان هەوڵ بدە. شەرت نییە تۆ هەموو قسەکانی شت بە دڵ بێت. تۆش مافی خۆتە وەکوو بووکێک، وەکوو ئینسانێک هەڵوێستی خۆتت هەبێ، قسەی خۆتت هەبێ، بۆچوونی خۆتت هەبێ. لەو کاتە بەڵێی بۆ بکە، بڵێ بەڵێ قسەکەت ڕاستە، بەڵێ بەسەر چاو. بەڵام هەوڵ بدە بە شێوازێک ڕەئیەکەی خۆشت دەربڕا کارەکەش سەربگرێ و دڵی ئەویش ئازار نەدرێ نمونەیەکی بەسیتی زۆر ئاسان عەرزی برایان و خوشکان بکەم جاری وا هەیە کێشەمان ئاگا لێ بووە لە بینی بووک و خەسوودا کە ئاژاوەی گەورەی خێزانی لێکەوتۆتەوە لەسەر ئەوە بووە بووکەکە لەگەڵ خەسوویا لە بازار ویستویانە جووتێ پێڵاو بۆ مناڵێکی بچکۆلە بکڕن خەسوو بە ئەمری دایکایەتی و بەوەی کە ڕێزی خۆی زیاتر دەزانێ و توێتی بێ ئەو ڕەنگە بۆ مناڵەکڕن ئەو جووتەی بۆ هەڵگرە بووک یەکسەر وتویەتی نەخێر نابێ من حەزەکەم ناوەڵا ئەوە بە کەڵکی ناجا تخوا ئەوە ڕەنگە ئەوە زەوقە خۆ مۆدی نەماوە لەو ناوەندەدا ئاژاوە دروست بۆ گەیشتۆتەوە ماڵێ و سەرەنجام هەبوو خەریک و خەریک تەڵاقدانی یەکتر بن لەسەر ئەو قسەیە ئالەم کاتەدا گەبووکەکە بە سەلیقە بێ بڵێ ئامۆژن بەسەر چاو واللهی ئەوەی کە تۆ دێڵی زۆر جوانە بەس ئەی بۆ سەیرێکی ئەمەش نەکەین بەخوا لەوانەیە ئەمەیان لەگەڵ ڕەنگی جلەکانیا و لەگەڵ تەمەنی مناڵەکە گونجاوتر بێ ئەوەی تۆ هەر زۆر چاکە بەڵێ ڕاست دەکەی بەس وەڵایی ئەمەشیان هەیە ئەی ئەگەر ئەمەیانت بەدڵ نییە جەنابت ڕەنبە هەر بە ئا ئەمەندە خەسوەکە هەست دەکا کە تۆ قسەکەی ئیعتیباری هەیە فەوری زەڕبێکت بەسەرا نەهێنا زەڕبێکت لێ نەدا بەڵکو ئەوەی ئەوت بە هەند وەرگرت ڕێی خۆشت دەربڕی دڵنیا بەتێتە سەر قسەکەشت و ڕێی هەردوو کشتان سەر دەگرێ و کێشەش دروست نابێ هەر ئەم دوو سێ قسەیە ئینسان لێزانی دەبێت، من بەردەوام وتوومە قسە وەکو بەردی خڕ وایە، ئەگەر وەستا داینێت دەتوانێت بینایەکی چەند قات لەو بەردە خڕانە لە لادێدا دروست دەکات و دیوارەکەش ناڕووخێ، ئەگەر نەزان داینێت چوار بەرد لەسەر یەک دانانێت کە ئەو کەڵەکە هەرەس دێنێت چونکە بە نەزانی داندراوە، قسەش وایە دەتوانی هەر هەمان قسەیە ڕەئی خۆشت دەربڕی بیچەسپێنی ڕەئی بەرامبەرەکەشت پێشێل نەکەی کە ئەوە فەنێکە ئەگەر خوا ڕەحم بە ئینسان بکات بە شێنەیی دەتوانێت پێی بگات. خاڵی دووەم ئەی بووک لە هەڵەکان ببوورە کێ هەیە هەڵە نەکا بەتایبەت ئینسان کە چووە تەمەنەوە بەتایبەت خەسو و خەزور چوونە تەمەنێکەوە زۆر جار وەکو مناڵی ساوایان لێ دێتەوە مناڵ بەردەوام لە هەڵەدایە ئینسانی پیر و بەتەمەنیش لەگەڵ ڕێزماندا بەهۆی ئەوەی کەوا زاکیرەی مەیلەو تێکدەچێ، بەهۆی ئەوەی فکری بڵاو دەبێ، بەهۆی نەخۆشییەکان، ئازارە دەروونییەکان، خەم و مەراقەکانی دونیا وای لێ کردووە زۆرتر تووشی قسەی هەڵە دەبێ، زۆر جار قسەیەک دەکا و هیچ مەبەستێکیشی نییە. ئەی بووکی بەڕێز نابێ لەم کاتەدا تۆ لە سەنگەراوی بزانی داخۆ ئەو قسەی لە دەم دەرچوو تۆ تەعبیرێکی بۆ بکەی بڵێ بەخوا ئەوە خەسوم مەبەستی منە ئەوە دیسان قسەکەی کردەوە ئەوە دیسان مەبەستێتی ژیانم لێ تێکدا لە جیاتی ئەوە خوشکی بەڕێزم عزری بۆ بێنەوە عزری بۆ بێنەوە لە دڵی خۆتا بە خۆت بڵێ بەو خوایە خەسوم مەبەستی من نەبووە لەو قسەیە بڵێ بە خوا لەوانەیە خۆی بێتاقەت و نەخۆش بێ بۆیە ئاهی دڵی خۆی بەم قسانە دەردەبڕێ جە قەیچێکە با تۆزە دەرونی ئاسوودە بێ بڵێ قەیچێکە لە جێی دایکمە گریمان دایکم ئەو قسەی پێوتم بڵێ ڕەنگە مەبەستی من چاکەی من بووبێ ڕەنبێ خەسوم مەبەستی چاکەی من بووبێ کە ئەو قسەی کردووە ئیتر من بۆچی لێی دڵگران بم ئەگەر وانەکەی عزری بۆ نەهێنیەوە هەر قسەیەک کراو دەستەوە بەجێ تۆ تعبیرێکی خراپت لێدا مێردەکە تاتەوە بۆت گێڕایەوە ئەویش فەقیری هەر خەریکەوە بێ بڵێ کاکە دایکم مەبەستی ئەوە نێبووە خێزانەکەم دایکم مەبەستی ئەوە نەبووە تۆ دڵی خۆتی مەگرە ئەبێ ژیان بەس خەریکی پینە و پەڕۆ کردن بی ژیانت تێک دەچێ بەڵام ئەگە عزرت بۆ هێنایەوە ئەگە هەڵەکانت قبول کرد ئەگەر سەرفی نەزەرت هەبوو لای خوا گەورە دەبی لای خزمان گەورە دەبی لە هەموو کەس زیاتر لای مێردەکەی خۆت گەورە دەبی چونکە ناهێڵی هەز بە کێشەکانی نێوانتان بکە خاڵی سێم ڕێزی خەسوود بگرە بە دوو شت یەکەم زۆر بە تامەزرۆییەوە گوێ بۆ قسەکانی بگرە هەر قسەیەکی کرد وای گوێ بۆ بگرە کە بە حسابی خۆت ئەو قسە نەبیستووە نەگەگە ئەو قسەی کرد تۆ پشتی تێکەی نەگەگە قسەی کرد دەمی لێ بادەی نەگەگە قسەی کرد بڵێ ئەمە هەر نەبڕایەوە پەنجا جار ئەم قسەیە کرد ئەو کەلێنە دروست دەبێ وا قسەکانی خەسوت گوێ لێ ڕاگرە وابزانە کە هەر گوێت لێ نەبۆ پێشتر و بە حورمەتەوە سەیری قسەکەی بکە وە دوەمیشیان لە بواری کردارە هەر وەختێ خەسوول لە دەرەوە هات هاتە ژوورەوە تۆ لەبەری هەستە ئەگەر ڕۆژی سەد جار بێتە ژوورەوە سەد جار بە حورمەت دەبی ئەگەر سەد جار لەبەر خەسوود ڕاست بێوانێ و بە پێوە ڕاوەستی لە خزمەتیدا پێی کەم ناکەی ئەو کاتە خەسووت هەست دەکا کچێکی بۆ زیاد بووە نەک کوڕێکی لەدەست داوە. تەرکیز لەسەر ئەم قسەیە دەکەمەوە. ئەگە بووک ئاوا هەڵسوکەوتی لەگەڵ خەسوو کرد، خەسوو هەست دەکا کچێکی بۆ زیاد بووە نەک کوڕێکی لەدەست داوە. گرفتەکانی ئێمە هەموو لەوەوە دروست دەبن خەسوو وا دەزانێ کوڕەکەی لەدەست دا کە بووک هات. دەی بووکی بەڕێز ئەوەندە بە سەلیقە بە، وا قەناعەت بە خەسووت بکە کە کچێکی تازە هاتۆتە ماڵەکەیەوە کچێکی زیاد بووە نەک بەهۆی تۆوە کوڕێکی لەدەست داوە. یەکسەر گرفتەکان بۆ خۆیان حەل دەبن. خاڵی چوارەم، هەرگیز لە ماڵی باوکی دای مەبڕە، بەتایبەت ئەوانەی کەوا ماڵیان جیایە، وام هەست مەکە کە ماڵی خۆت جیا دەبێت ئەم کوڕە پەیوەندی بە ماڵی باوکیەوە نەمێنێ، چەند جوانە ئەگەر باوک نەخۆش بوو دایک نەخۆش بوو کوڕ بیبا بۆ عیادە ئەگەر بۆ خۆشی هەیبێ، چەند جوانە سارەکەت بەریە بەردەرگایان بڵێ دایکە گیان لە خزمەتتان با من با عادێکت پێ بکەم با دایکت زۆر دەوڵەمەند بێ با باوکت زۆریش دەوڵەمەند بێ هەر دڵی پێ خۆش دەبێ چەند جوان ئەگەر لا نەخۆش بوو چوسی سەردانی بکەی لە لای دانیشی چەند جوان لە دیاری پێشکەشکەی چەند جار جوان ئەگەر خانوەکەی خراپ بوو لە پێش خانوەکەی خۆتەوە جار خانوەکەی ئەو چاککەی ئەی بووکی بەڕێز لەم کاتەدا ڕۆل لۆمەی مێردەکەت مەکە بڵێ پێیانەوە فەوتاین منیش مناڵمان هەیە ئەوە بووە لە کوردەواری خۆماندا و لەناو کۆمەڵگای ئێمەدا بۆ خۆشمان موحتاجین تۆ وا بکەی هیچمان بە هیچ نابێت نە بڵێ خوای گەورە بەرەکەتت بۆ تێدەخا هەی ئافەرین دەستت خۆش بێ وا ئەزانم بۆ دایک و باوکی خۆمی دەکەی وەڵاهی کە ڕێزی ئەوان دەگری ڕێزی منیش دەگری دڵنیاش بە مێردێک وەفای بۆ دایک و باوک نەبێ ئاخری بۆ تۆشی نابێ حتا ڕێزی دایک و باوکی بگرێ بزانە پاشەڕۆژ ئەو پیاوە ڕێزی تۆش دەگرێ کاتێک کە بووی بە دایکی مناڵ و چوویتە تەمەنەوە بەداخەوە دەڵێم بەداخەوە کوڕ هەبووە سەردانی ماڵی باوکی کردووە ماڵی باوکی بۆ نونە لەگە ڕێژێکی تر بوون دایک و باوکین یەکیان نەخۆش بووە شەو کە لە عادە لە خەستەخانە دەرچووە ئەم کوڕە بە خێزانەکەی و تۆ بابچین بۆ لایەن و توێتی نایەم تۆ بۆ خۆت دەڕۆی کەیفی خۆتە کوڕە بە دڵی شکاوەوە چووە، کاتێ کە چووە سەردانی ماڵی باوکی کردووە، هاتۆتەوە بە دڵنیایەوە لەم پیرە مەگروونەدا ئەوە ڕووی داوە. شەوێکی سارد و سەرما، ئەم ژنە لە ژوورەوە دەرگای مەدخەلی لێ داخستووە، حەتتا بەیانی ئەم پیاوە لە حەوشەدا بووە. نەیهێشتووە بچێتەوە ژوورەوە. کابراش لەبەر حورمەتی خۆی بەو نیوە شەوە دەرگا بشکێنێ، زاق و زروق و پەنجەرە شکاندن پەیدا بێ، لەبەر حورمەتی خۆیش کەسایەتی خێزانی پاراستوویەتی. ئەمە ئەمە ئەم ئینسانە ئەبێ ئەم بووکە خۆی ناشیرین دەکا دەی کە نەشتوانی لەگەڵ یا بچی بڵێ سەلامی منیشی پێ بگەێنە من بە تەلەفۆنەکە هەڵپرسیان دەکەم من بەوەی مناڵەکەمەوە بەهۆی کاروبار و میوانەوە ڕەنگە بۆم نەکرێ ئەمە ئەمە گەورەترین مشکلە ئێمە لەناو خێزانەکاندا دروست دەبێت لەسەر شتی زۆر بەسیت پێنجەم ئەی بوشی بەڕێز بەردەوام وشەی سوپاس بەرامبەر بە خەسوود بەکاربێنە چەند جوانە کاتێک کە لە ماڵ نی مناڵەکانی بەسەرا بەجێ دێڵی کە هاتی ئەو بڵێ ئامۆژن گیان ڕەبی خوای گەورە پاداشت بداتەوە ئەگەر تۆ نەبوویا ئەم منداڵانەم بۆ کێ بەجێ بێشتایە وەڵاهی ئەگەر تۆ نەبوویا دەبوو دایمە محتاجی خەڵک بم یا ڕەبی خوا جەزای بە خێرت داتەوە یەخوا هەر لەشت ساغ بێ نەک بڵێ جا بۆ مناڵی کوڕی خۆیەتی جاخۆ بۆ منی بەخێو ناکە مناڵی کوڕی خۆیەتی کەیفی خۆیەتی با لەم ماڵە نەبوویایە میوانێکت لێ خەسوود یارمەتی دای کە میوانەکە ڕۆیش بڵێ بەخڕاستی جێگەی سەربەرزی بوو ئەگەر تۆ نەبوویتایە یارمەتیت نەدامایە من ئەو میوانەم بە سەربەرزیەوە بۆ بەڕێ نەدەکرا یاخوا خوا جەزات داتەوە و ئەو لەشت هەر ساغ بێ ئامۆژن بەم دوو وشەیە ئەو هەر چەند ڕەم بێ چاوەڕێی پاداشت و سوپاس نەبێ بەڵام ئەوەندەی کە قەدری تۆی لا گەورە دەبێ ها کەسێ ئیشێکت بۆ کرد کە کوتی مەمنونم سوپاست دەکەم تۆ هەر لە ناخی خۆتا هانت دەدا جارێش کە چاکەی لەگەڵ بکەیەوە بەس کە ئیهمالی کردی وتی کەیفی خۆیەتی وتی بۆ خۆی چێشتەکەی خواردەوە بۆ کوڕی خۆیەتی حرمەتە بۆ کوڕی خۆی نەخێر کوڕی ئەوە بەڵام مێردی تۆیە پێشتر لەبەرەوە بەو سوپاسکردنە بەو زمانە شیرینە دەتوانی کەوا پەیوەندی پردی خۆشەویستی لە نێوان خۆت و خەسوودا بەردەوام پتەوتر بکەی خاڵی شەشەم هەرگیز ناوی خەسوود بە ناوی خۆیەوە مەهێنە چەند ناشیرنە هەیە بووک فڵان کەس باجی فڵان کەس، نەخێر پێی بڵێ ئامۆژن گیان، وشەی ئامۆژن پێشینان وەڵڵاهی لە هەموومان عاقڵتر بوون وشەی ئامۆژنیان بەکار هێناوە واتە باوکی باوکی مێردەکەت مامتە لە جێی باوکتە خێزانەکەشی ئامۆژنتە ئێوە یەک خێزانن ئەمجا خەڵکانێک ئێستا لە ئێمە دەپرسێ وەڵا دروستە مامۆستا بووک بە دایکە بە خەسووی بڵێ دایە نەوەڵا دروست نییە دایک ئەوەی لێی لەدایک بووی. ئەمە تەمسیلێکی ئێرانی دەکرد، بووک بە خەسوەکەی دەگوت دایە گیان ئەم خەڵکەی ئێمە هەر لاسایی کەرەوەیە، لەوێ گوێی لێ بوو وەڵا منیش وای پێ دەڵێم. نەوەڵا پێی مەڵێ دایە بە قسە، بە کردەوە پێی بڵێ دایە. قسە هیچ نییە. بە کردەوە بیسەلمێنە کە وەکوو دایکت سەیری دەکەی. ئەینا دایک ئەوەیە کە تۆ لێی لەدایک بووی. بڵێ ئامۆژن وشەیەکی جوانترە و پێشینانی ڕەسەنی خۆمان قسەکانیان هەمووی لە شوێنی خۆیدا بووە. دایکایەتی بە کردەوە دەربڕا. خاتوو زەینەب غەزالی بانگخوازی بەناوبانگی ئیسلام ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ ئەی بووکی بەڕێز خەسوو دارێکە دایکی مێردەکەت ئەو دارەیە کە بە چەند ساڵ بە ڕەگەکانی خۆی ئاوی هەڵمژیوە توێکڵی خۆی وشک کردۆتەوە گەڵاکانی کردووە بە سێ گەڵای دەرکردووە یەکەم جار سێبەری بۆ میوەکە کردووە ها دار چۆن پێدەگا تا میوە دەگرێ ئەو هەموو زەحمەتە تا ئەم نەمامە بۆتە دار و بەرهەمێکی پێشکەش کردووە بەرهەمی ئەو دارە کە دایکە کوڕەکەیەتی تۆ یەکەم کەسی کە دەستت بۆ بەرهەمەکەی برد و بەرهەمەکەت خوارد دەی تخوا حیف نییە ئەو دارەی کە بەرهەمت خوارد لە جیاتی بە تەور بیبڕیەوە نەچی ئاوی بدەی و خزمەتی بکەی خەسوت بە دایکێک بشوپێنە کە تۆ بەرهەمەکەیت خواردووە و دەستت پێی گەیشتووە دەی لە جیاتی ئەوە ئاوی بدە خزمەتی بکە هەوڵی بڕینەوەی دارەکە مەدە چ وشەیەکی بە نرخ و جوانە ئەگەر ئێمە گوێ بۆ بگرین پاشانیش هەموومان گوێ لە فەرموودەی پێغەمبەر صلی اللە علیه وسلم بگرین کە دەفەرمێ البر لا یبلا چاکە قەت بزر نابێ والذنب لا ينسى گوناهیش لەبیر ناچێتەوە لای خوا تۆمارە لە دڵی شاد جێگە دەگرێ والدیان لا يموت ئەو خوای کە پاداشتی کردەکەوەکان دەداتەوە قەت نامرێ واللهی هەرچی کردوتە افعل ما شئت فکما تدین تدان چ دەکەی بیکە لە دنیادا چاکە و خراپە لەبەر چاوە کامیان هەڵدەبژێری چی بچێنی ئەوە دەدوریەوە خەسووم پێشک دێ کاتی خۆی سبحان الله یەک کوڕی هەبووە خەسووی یەک کوڕی هەبووە بووکی هەبووە ئەم بووک بۆ کاتی خۆی یعنی زۆر بە فعلی دەڵم بێ بیناسم وەڵاهی ئەو خەسۆی ماڵەو ماڵی کردوە فەقیر لە یەک شوێن نەحەواوەتەوە نەیهێشتوە بێ لەلای ئەم تاقە کوڕەی بژیێت پاشی بیست و پێنج ساڵ یەک کوڕی هەیە ئەویش یەک تاقە کوڕی هەیە کوڕەکەی پێگەیشتووە سبحان الله ئێستا ئەویش ناهێڵێ بووکەکەی هەر لەو شارە شابژیا خەسوەکەی لەو شارە شابژەکە ئەمی لێ دەژیا ناڵە چای لە بەم تاقە کوڕی بکەوێ چی کردووە بەرامبەر بە خەسووی ڕێک هاتۆتەوە بەرامبەر بەخۆی دڵنیابە ئەی بووک تۆش ڕۆژ دەدەبی بە خەسوو و چت پێ خۆشە بەرامبەرت بکرێ ئێستا بەرامبەر بە خەسووت بیکە خوا دەیهێنێتەوە ڕێگات ئەوە لە جێی دایکتە ها کە مارە کرای دەستەوە بەجێ لە دوای عقلی مارەکردنەوەکەوە خەزورت هەتا هەتا دەبێتە شوێنی باوکت و دەستنوێژ لێی ناشتێ کەواتە بە هەمان شێوە خێزانەکەشی کە دەکاتە خەسوت ئەویش دەست ئەویش لە شوێنی دایکتە ئازاردانی دڵی دایک و باوکیش هیچ فەرقی نییە لەگەڵ ئازاردانی دڵی خەزوو خەزور پێغەمبەریش خوا صلی سەلام فەرموویەتی ئەلا ئەدلکم علی ئەکبر الکبائر پێتان بڵێم گوناهە هەرە گەورەکان چین لە هەموو گوناهێک گوناهتر لە هەموو گوناهێک گەورەتر ئەم سێ گوناهەیە پەنا بەخوا یەکەم الشرک بالله شەریک بۆ خوا قەرار دەی پەنا بەخوا پەنا بەخواوە بزانی غەیری خوا لەم ئەرز و ئاسمانەدا پارۆنانێکی تۆی بەدەستە قومە ئاوێکی تۆی بەدەستە هەناسەیەکی تۆی بەدەستە نەفع و زەڕێکی تۆی بەدەستە هەر گومانت لەسەر ئەمە هەبێ شەریک بۆ خوا قەراردانە پەنا بەخوای گەورە گەورەترینی هەموو تاوان شەریک بۆ خوا قەراردانە پێغەمبەر صلی الله فەرمووی دوای ئەوە وعقوق الوالدین ئازاردانی دڵی دایک و باوکە لە دوای شەریک بۆ خوا قەراردان کە خوا قەل لەو گوناهە خۆش نابێ ئازاردانی دڵی دایک و باوک لە هەموو گوناهێک گەورەترە و شەهادەت زۆر سێم شاهیدی بەدرۆ بوختان بوخ هەڵبەستن بە دمی خەڵکەوە پەنا بەخوا کەسە قسەیەکی نەکردوە بۆی هەڵدەبەستی جاری وایە بوک قسە بۆ خەسوی هەڵدەبەستێ جاری وایە خەسو قسە بۆ بوکەکەی هەڵدەبەستێ ئەوە شەهادەتی زور لەگەڵ شەریک بۆ خوا قەراردان حسابی بۆ کراوە پەنا بەخوای گەورە جا ئینسان ئەگەر ئاژاوە لە خێزانە هەبوو بوک و خەسوو لە سنگەری یەکابوون تەبا نەبوون وەڵی هەرسێکیان ڕوو دەدا شەریک بۆ خوا قەراردان ڕوو دەدا نوشتە لە یەک دەکەن وەرە نوشتەی وا دەکرێ نوشتەیەکم لەم ڕۆژانەدا بینی پیاوێک بەهۆی کێشەی خێزانییەوە بە حیساب پەنا بەخوا مەلایەتیش فێڵی لێ دەکرێ بە ناوی مەلایەتیەوە نوشتەی نووسیوە ئا ئەمەندە ڕاپۆرتێکە بەس ئیستنساخیش کراوە واتە ئەوەی کە چوون بۆ لای تاقەتی نەبوو بۆ هەمان بینوسێتەوە هەر یەک وەرەقەیە بەس ناوی زەلامەکەی لەسەر نووسیوە لە کەوانەیەکە عینایستن ساخ کراوە هەمووی ئەڕقامە ئەمە نازانم ڕەقەمی جنۆکەیە هەموو خشت کراوە یانی بەڕاستی من لە هیچ کتێبێکا تا ئێستا شتی وام نەدیوە نە ناوی خوا نە ناوی پیاوە سەسەم هەموو ئەڕقام و جندۆکە و ناوی شتی وای تێدایە ئینسان سەری سوڵێ بە پارەیەکی خەیاڵی ئەمە شەریک بۆ خوا قەرەدان پیاوە سەسەم دەفەمە هەر کەسێک چێتە لای ئەو نوشتە نووسە فاڵچیانە کە قورئان نانووسن حەدیسی پیاوە سەسەم نانووسن ئاوا جدۆل و مدۆل و زەڕب و ژمارە و ئەمانە دەنووسن دەفەرموێ، ئەگەر بمرێ بە بێ ئیمانی دەمرێ، ئەگەر بژیا چل ڕۆژ نوێژی قبوڵ نابێ پەنا بەخوا، چونکە ئەوە شەریکی بۆ خوا قەرار داوە، ئەها ئەو ڕقەوە لێدەکا تووشی ئەو فاڵچیانە دەبی، تووشی ئەو نووشتە نووسانە دەبی، خاڵی دووەم کە ئازارت دا تووشی ئەم بێ ئەمری داک و باب دەبی ئەویش لە جێی داک و بابتە، سێیەمیان کە ڕقت لێی بوو بوختانی بۆ هەڵدەبەستی، جاری وایە بووکەکە ئەوەندە ڕقی لە خەسوویەتی یان بە پێچەوانەوە بوختانی بۆ هەڵدەبەستێ، سوک و سەلیمی دەکات لەناو خەڵکا نەی کردو دەڵێ کردویەتی نەی وتو دەڵێ وای گوت پێغەمبەری فەرموو وەشەهادەت و زۆر شاهدی بەدرۆ قسە هەڵبەستن بەدەمی خەڵکەوە لە هەرە گوناهە هەرە گەورەکانە کە ئینسان بە ناخی جەهەنەما دەباتە خوارەوە ئەمە هەمووی لە ئەنجامی ئەوەدا کە ئینسان ئاژاوەی ناو خێزانی هەبێ و پاشانیش خوا بناسە هەمومان دەبێ نەک هەر بوو ئەی خەس و تۆش هەر یەکێک لە ئێمە خوا بناسە بزانە پلان پیلاندانان زۆر خراپ پیلان بۆ کەس دامەنێ چونکە سەری خۆت دەگرێتەوە گوێ لەم بەسەرهاتە بگرن کە لە وڵاتی کوردستانی خۆمان لەم هەرێمی سلێمانیدا ناوی شوێنەکە لەبەر حورمەتی ئەهلەکەی ناڵێم لە کتێبا نووسراوەتەوە کاتێک کە لە دۆسیەی دادگادا ئەمە ئیعترافی بەردەمی دادگا و مەحکەمەیە کوڕێک کە ئیعترافی لێوەردەگیرێ بەم شێوەیە بەسەرهاتەکە دەگێڕێتەوە ئەڵێ من چەند برا و خوشکم هەبوو بچووکترینی هەموویان بووم باوکم وەفاتی کرد و دایکم لە لای من مایەوە بەیەکەوە دەژیاین و زۆر ئافرەتی بۆ هەڵدام هەر یەکەی بە نەوعێک ڕەتم دەکردەوە دەمگوو بە کەڵک نایە تا ڕۆژێکیان برادەرێکم وتی خزمێکی ناسیا و تێکەڵاویمان هەیە لەگەڵ یان ئافرەتێکی زۆر ڕێک و پێکیان هەیە با بچین سەیری کەین و بزانە بە دڵن نابێ ئەڵێ کە چوون بینیم جوانترین شێوازی ئافرەت بوو لە ڕوخساردا بەڵام من بیرم نەکردەوە ئەخلاقی هەیە یان نا بیرم نەکردەوە دینی هەیە یان نا جا پێ ساڵ سەندە فەمە گەنجان ئامان وریابات عاشقی گوڵی سەرەنجوێلک نەبی زۆر ئافرەتەیە لەگەڵ حرمەتم بۆ خوشکان و جنسی ئافرەت گوڵی سەرەنجوێلکە ها گوڵێک لەسەر پین بڕوێ ئەوەندە باڵای بەرزە و کراوەیە چونکە ژێرەکە هەموو پین و بۆشە بەڵام ئەو گوڵەی لەسەر عەرزی ساغ دەڕوێت جاویا باڵای زۆر بەرز نییە زۆر شەوق و زەوقی نییە فەرمووی ئافرەت بەس بە دم و چاوی تێمەکەوە چونکە وەکو گوڵی سەرانجوێر گوایە سەیری ئەخلاقی کە بزانە ئەخلاقی هەیە سەیری دینی کە سەیری ماڵەکەیان کە چەند بە حرمەت و بەڕێزن بەداخەوە گەنجی ئەمڕۆ بەس سەیری دەموچاو دەکا جا عاقبەتی وەکو ئەم کوڕەی لێ دێ ئەڵێ هەر کە چاوم پێی کەوت ئیتر بوو بە هەموو شتێک لەلام وتم بە هەموو شتێ ڕازیم ئافرەتم گواستەوە هێنامە ماڵەوە بەڵام پەنا بەخوا خاڵ یەکەمی ئەوە بوو کتی ئەم ئافت دایکەی تۆ دڕکە لە ژێ پێی مندا ئەبێ دەریکەی زۆری لێ پاڕامەوە وتم دایکم لە لای من گیرساوەتەوە من کوڕە بچووکی ماڵم دایکم بۆنی باوکیشمی بە منەوە ناوە لە دوای وەفاتی باوکم بە منی سپاردووە کە ئاگام لە دایکم بێ ئەی خەجاڵەتی ئێستاکانم من دایکم دەرکەم ئەڵێ زۆری لەبەر دەپاڕامەوە سوودی نەبوو درێژی نەکەینەوە حتا سەرەنجام ڕۆژێکیان پێکتم کە مناڵمان دەبوو مناڵ یەکەممان بوو مناڵی دووەممان بوو ڵە دایکم دەستی مامانی هەبوو وەکو دکتۆرێکی شارەزای لێ هاتبوو ئەوەندە ساڵ مامانی کردبوو واللهی چۆن خزمەتی کچی خۆی دەکات زیاتر خزمەتی ئەو بووکەی دەکرد دایکم ئافرەتیکی شەو نوێشکەر زۆر بەدین تەزبیحات کرد دەم پاک هەموو کات ئامۆژگاری قسەی خێری بۆ بۆ بووکەکەی دەکرد دەیگوت تۆ لە جێی کچمی تۆ مایی حەوانەوەی دوای ئەو هەموو کچە کوڕەکەم تۆی ویستووە دەتخەمە سەرسەرم بەڵام بەداخەوە ئەم خێزانی من ئەم بووکە بەردەوام بە چاوی دژمنایەتی سەیری خەسووی دەکرد هەر ئاواتی ئەو بوو بیکەینە دەرەوە تەنانەت ڕۆژێکیان گەیشتە حەدی ئەوەی وتی خەسوو و باجی فڵان کەس ئیتر تا کەی بەجێمان ناهێڵی ئەوە دوو مناڵم بوو من هەر بە ئازاری تۆوە دەتلێمەوە دە بڕۆ بەجێمان بێڵە ئەڵێ دایکیشم وتی ڕۆڵە گیان جا بۆ کوێ بڕۆم ئەخر بۆ کوێ بڕۆم خۆ تۆ لە ماڵی منا دەژی ئەم خانووە گەورەی کە تۆ تیایی تاپۆکەی بە ناوی منەوەیە ئەگە تۆ زۆر ناڕەحەتی دەتوانی جەنابت بڕۆی بۆ خۆت خانێک دروستکەی و خانێک بەکرێگری بەڵام ئێمە ئیمکانیەتی خانوو دروستکردن و خانوو بەکرێگرتنیشمان نەبوو هێستا بە پارەی دایکم دەژیاین هێستا ئەو یارمەتی دەداین بۆیە زۆر باوک و دایک تووشی ئەم هەڵە گەورە دەبێ هێستا بۆ خۆی لە ژیاندایە هیچ بۆ خۆی ناهێڵێتەوە خانووەکەی دەخاتە سەر ئەو سارەکەی دەدا بەو هیچی نەماوە کە پیر بوو دەیخەنە دەرەوە ئەم خانووەکە بە ناوی خۆیەوە بوو لەبەرەو بوو کە کەس سار دەبەوە کە ئەو هەڕەشەی لێ دەکرا لە ڕووی قانونیەوە ئەم دەیتوانی ئەو بکاتە دەرەوە ئەینا لەبەر ئەوە نەبووە وتی دایکمی دەکردە دەرەوە بەڵام بە هەڕەشەی خانووەکە کە ماڵی خۆمە بوو کیچی بۆ نەدەوترا حتا شەوێکیان ڕەفتاری لەگەڵ دایکم زۆر گۆڕا بە حورمەتەوە قسەی لەگەڵ دەکرد گوتم خوا لێت بەزیاد بێ ئەبێ خێزانم چاک بوو بێ بانگی کرم و دوای نانی مەغریب بوو وتی وەرە پیلانێکم داناوە بەس یارمەتیم لە تۆ دەوێ وتم خوا بتگرێ پیلانی چی وتی حەق نەبێ بۆ کۆتا جار ڕزگارمان دەبێ و دایکیشی ئیسراحەت دەکا و منیش ئیسراحەت دەکەم وتم چۆن وتی تۆ حەق نەبێ ئەوەندە بە گوێم کردبوو قەت نەموتبوو نا نەمتوانی بڵێم نا جا ئینسان هەموو شتێ سنوورێکی هەیە ئەم لە سنوور ترازا بوو لەوەی کەوا پشتی لە دایکی کرد بوو ڕووی لە خێزانەکەی بوو ئەمن جمعی ڕابردوو وتم هەردووکیان بگرە ڕوو لە دایکت بێ ڕووشت لە خێزانت بێ فەزلی هیچیان مەدە بەسەر هیچیاندا هەردووکیان خاون مافن لەسەرت بەڵێ دەڵێ بە خەسوم وتی ئێمە بەتەماین ئەم شەو سەردانی ماڵە خزمێک بکەین بەڵام مناڵەکان بەخوا خەویان دێوڕم بێ درەنگیش بگەڕینەوە ئەچین بۆ دەرەوەی شار بۆ ئەو شارۆچکەیە تۆ ئاگات لە مناڵەکان بێ وتی ڕۆڵەجیان خوا ئاگادارتان بێ هیچ خەمی مناڵەکانن نەبێ دایکم بەدڵێکی ساف خوا حافیزیمان لێ کرد و سیارەم هەڵکرد و ڕۆیشتین وەڵی ئاگام لێ بوو دایکم ئاوی ڕوونی بە دوودا ڕشتین وەکو لە کورداڵێ بۆی بە سەلامەتی بگەڕێتەوە هێندە بەدڵی سافەوە تی دەی یاڕەبی خوا ئاگادارتان بێ و ئاگاتان لە خۆتان بێ کاتێک کە دوورکەوتینەوە چین سەردانی ماڵە خزمەکەمان کرد و لە ڕێگا کە هاتینەوە بوو بە دەوری سعات دە و یانزەی وتی نابێ بڕۆینەوە بڕۆ تۆزت دەورەیەک بە شاردا لێدا وتم ئاخر بۆ کوێوتی جارە ئیشم نەبێ من ئیشم بەوەیە بوو بە دەوری سەعات دووی شەو ئەو هەر منی دەسوڕاندەوە ئەمجا وتی با بڕۆینەوە بۆ ماڵەوە بە کلیل زۆر بە بێدەنگ دەرگامان کردەوە هاوین بوسەیمان کرد لە بەرم و بەریدا دایکم و مناڵەکان سەرچەفێکیان بە خۆیان دادابوو خەوتبوون دەڵێ لەو کاتەدا چوو بۆ مدبەخەکە و چەقۆیەکی زۆر گەورە و تیژی هێنا کە تازە کڕی بوومان وتم بۆ خاتری خوا ئەوە چیەکەی وتی هێشتا هەر بێدەنگ بە کۆتا جار دایکت ئیسراحەت دەکا و منیش ئەو دڕکەی ناو دڵم دەردێنم. ڕای کرد و وەکوو پڵنگێکی برسی هەڵیکوتایە سەر دڵی دایکم و دای پاچی زۆر بە بێویژدانانە. تەنانەت نەیویست ڕووی ببینێ و پەڕۆکەشی لەسەر دەموچاوی هەڵنەدایە و خەڵاتانی خوێنی کرد لەوێدا. ئا لەو کاتەدا دەڵێ لە دەرگا درا و بە تەقەی دەرگاکەیان کێشا. دەڵێ وامزانی پۆلیسە یان چێ ئاگای بێەوەی دایکم هەر هیچ دەنگی لێ نەهات کە لەوێدا تەواو بوو ئا لەو کاتەدا کە لە دەرگادرا هەمومان حەپەساین وتی بڕۆ دەرگاکە بکەوە ئەو ژوورەکەی داخست و گڵۆپەکانی کوژاندنەوە گڵۆپی سەر دەرگای داگیرساند و کە چووم دەرگام کردەوە چێ ببینم هاوارم کرد دایکم سەیەکەم دایکمە دەرگای داوە دەرگا کرایەوە خۆ بە حساب دایکم لە جێگادا بوو مردووە بانگی خێزانم کرد گوتمەوە دایکمە وتی کێ دایکت وتم بەڵێ دەڵێ هاوارێکی کرد و خەریو ببورێتەوە بە پاشەو پاش کەوت وتی ئەی دایک دایکم وتی ڕۆڵە گیان چ بووە تخوا مناڵەکان سەلامەتن تخوا چیتان لێ قەوماوە وتم دایە گیان تۆ بیژێڕەوە تۆ چ دەکەی لە دەرەوە ئەی تۆ لە ماڵ نەبووی ئێوارە وتی بەرە والله من کە ئێوەم بەجێهێش لە دەوری سعات دوانزەی شەوا بوو لە دەرگادرا دایکی بووکەکەم خەسوود هات وتی ماڵی فڵان کەسی دراوسێمان ژنەکەی بە مناڵەوەیە ناهی خوای بۆ من هێناو منیش شارەزاییم نییە منیش شکی تۆم بردووە تخوا باجی فڵان کەس خێرت دەگات تۆ وەرە بۆ لایان منیش وتم وەڵڵاهی ئەم منداڵانە بە من سپێردراون دڵم نایە بە جێیان بێڵم وتی من لە لایان دەبم تۆ خەمت نەبێت تا تۆ دێ و من لە شوێنەکەی تۆ دەخەوم ئەڵێ وتم ماڵ وێران دایکتت کوشتووە کە چون سەیەکە دایکی خۆی کوشتبوو پەنا بەخوا ئەم جارەکان دڵە ویژدانم ئارامی نەگە وتم نەبێ ئەمەمان بەسەرەوە نەچێ من تاوانبارم تۆش تاوانباری تەلەفۆنمان بۆ شوڕتە کرد و هەمومان دەستگیر کراین ئا لەوێدا سەیری کە مناڵی سەرگەردان وتی دایکم ئەمجا وتی یاڕەبی خوا خەجاڵت کا ڕۆڵە گیان جا من چ خراپەیەکم بۆ تۆ هەبوو بەڵام تۆ پیلانت بۆ من داڕشت دایکی خۆتت توش کرد ئەو دایکە بەستەزمانەی خۆشت شەهید کرد جا چاوە لێ ڕق چۆنە ڕقی خێزانی زۆر خەتەرە ئەگە کۆنتڕۆڵی نەکەی ماڵت وێران دەکا ئەبێ زۆر ئاگامان لەوە بێ بۆیە من دایمە تەرکیز لەوە دەکەمەوە کە شەریعەتی ئیسلام لە یەکەم ئەڵقەی ئەم بابەتەدا باسی ئەوەم کرد پێی خۆشە ئەگەر بگونجێ ژن ماڵی خۆی هەبێ ژووری سربەخۆی خۆی هەبێ بۆ ئەوەی تەنفیسێکی لێ دەرکا و وەک مەنجەڵی بخار بە بەخەسوی و بە هەموو شتێکان نەتەقێتەوە ئەوە باشترین حەلێکە ئەگەر ئینسان خوا بیداتێ و کۆتایی وتارەکەشم دەچینە خزمەت ژیاننامەی پێغەمبەر صلی الله علیه وسلم باسی ڕۆڵی هەرچەندە بوایە باسی ڕۆڵی دایکی بووکیشمان بکردایە باسی ڕۆڵی خەسووشمان بکردایە بەڵام لەبەر حرمەتی ژیانی پێغەمبەر صلی الله علیه وسلم کە وتار دەبێت باسی خۆشەویستی هەر تێدا بێ دەچمە خزمەت ژیانی پێغەمبەر صلی الله علیه وسلم ڕوو لە باوکانیش دەکەم ئەی ئەو کەسانی کە کچتان بەشووداوە ئێوەش کە کچتان بەشووداوە وەکو پێغەمبەر من صلی الله علیه وسلم دەور دەبینن لە هێمنایەتی ناو ماڵدا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە بوو بە پێغەمبەر چەند کچێکی هەبوو یەکێ لە کچەکانی ناوی زەینەب بوو دابووی بە پیاوێک ناوی ئەبو العاسی کوڕی ڕەبیع بوو لێی مارە کرابوو گواستبوویەوە بە یەکەوە دەژیان کاتێک کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئیعلانی پێغەمبەرایەتی کرد و فەرمووی قورئانم بە خەڵات بۆ خوا لەلایەن خواوە بۆ هاتووە لەو کاتەدا دوو کچی پیان صلی اللە علیه وسلم مارەکراوی کوڕەکانی ئەبو لەهابی مامی بوون دابوونی بە ئامۆزاکانی خۆی ئەبو جەهل بە کوڕەکانی وتی یان من یان کچەکانی محەممەد وتیان باوکە تۆمان دەیەوە چون کچەکانی پێغەمبەریان تەڵاق دا پێغەمبەری خوا صلی سەلەم یەکەم زەربە بە ماو ماڵی خۆی کەوت لە پێناوی ئەم دینی خوایەدا بەڵێ بانجی ئەبو العاسیان کرد وتیان ئەبو العاس دەبێت تۆ کچەکەی محەممەد تەڵاق بدەیت ئەبێت زەینەب تەڵاق بدەیت وتی تەڵاقی نادەم ئافرەتێک هیچ عیبی نییە وتیان وعد بێ تەڵاقی دە کام ئافرەتەی لە قڕیشا جوانە شەبێ بۆ دێنین و چەندی پارەشت بوێ دەدەینێ بەس ئەم ئافرەتە تەڵاق دە کچەکەی محەممەد وتی وەڵاهی دەستی لێ بەرنادەم م هەڵوێستێکی مەردانەی نواند وتیان دەکەوابێ مسلمانی وتی تا سەر ئێسقانیش دژی محەممەد و دینەکەیشم محەممەد خەزوورمە لەسەر چاوم بەڵام ئەم دینەم پێ قبول نییە واز لە دینی باو باپیرم ناهێنم سبحان الله بەیەکەوە ڕۆژگار گوزەرا و پێغەمەر هیجرەتی کرد بۆ شاری مەدینە دە ساڵی سیانزە ساڵی ڕێک ئەم ئاژاوەیە هەیە لە بەینی خەزور لەگەڵ خەسودا بەڵام پێغەمبەری خوا صلی سەلام ڕۆژێ لە ڕۆژان ڕووی لەم زاوا کافرەی وەر نەچەرخان بڵێ کافرە و دوژمن بە دینەکەمە کچەکەی لێ نەستاندەوە نەچوو بڵێ کچم وەرەوە بە دیار ئەو پیاوە کافر و بێدینەوە دا منیش ئەو مولحیدە نەخێر فەرمووی مادام بۆ خۆیان دڵیان بە یەکەوەیە با خێزانەکەیان لێ تێک نەدەم سبحان اللە لەو کاتەدا غەزای بەدر هاتە پێشەوە گەورەترین شەڕ لە مێژووی ئیسلامدا یەکلاکەرەوەی بینی ئیسلام و کوفر ئەم ئەبو العاسە شمشێری تیژ کرد و بۆ دژایەتی پێغەمبەری خوا مسلمانان چوو بۆ شەڕی مسلمانان هێستا خێزانەکەشی ئەم زەینەبە هەدڵی بە مێردەکەیەوە پێوان ساسەم نافەرمی وەرە بەجێ بێڵە لەو کاتەدا شەڕ دەستی پێکرد و ئەو جەنگەی کە پێغەمبەر صلی اللە علیە و سەلەم ئەوەندە لە خوا پاڕایەوە عەباکەی لەسەر شانی کەوتە خواری هێندە دەستی بەرز کرد و فەرمووی خوایە ئەم ڕۆژە مەسیری ئێمە دیاری دەکا خوایە لەسەر تەواوی ئەم کوڕەی زەوێدا ئەم دە ئەصحابە خواپەرستی تۆ دەکەن و دڵان خوا بە حەقە و خوا تاک و تەنهایە خوایە ئەگەر ئەمڕۆ ئێمە بشکێن هەتا هەتا دینەکە سەرگەردان دەبێ خوایە سەرمان خەی حەزەتی وەکە فەرمووی جبەکەت بەسەر شانتادەوەی پێغەمبەری خوا و دەست نەوی کە خوا دوعاکانی قبول کردو ئیشاءاللە لە فەمێق شەڕ کۆتایی پێهات و حەفتا کەسیان لە کافرەکان بە دیل گرت لوتیان شکاندن یەکێ لەو دیلانە ئەو زاوایی پێغەمبەر بوو صلی سەلەم ابو العاص بە دیل گیرا ابو العاصی کوڕی ڕەبیع پێغەمبەری خوا فەرمووی ئەوەی کەوا کتابەت و خوێندەواری هەیە با مسلمانان فێری خوێندەواری نووسین کە دە منداڵ فێرکە و ئازاد بێ ئەوەی نیەتی دەبێ پارە بدا وەکو بەدیلێکی شەڕ خۆی بکڕێتەوە ئەمجا فەرمووی ئای زەینەب چەنە مێردەکەشت خۆش دەوێ نەیفەرمووی هەی داوەشێی وەرە وەفاداری ئاوایە مێردەکەت هاتووە باوکت لە شەڕاب کوژێ دینەکەی لە ناو بەرێ ئێستا تۆ دەچی ئازادی دەکەی و فیدیەی بۆ دەدەی هێشتا دەچی ئەو کوڵاوەی ئەمانەتە و دیاری گەورەترین دیاری خاتو خەدیجەی بە وەفایە دایکتە هێستا لە فیدیەی مێردەکە تا دەیدەی بۆی مێردەکەت ڕزگارکەی نەی فەرموو داوەشێی فەرمووی سبحان وە لە خۆشەویستی ئەم دوانەش هەی ئافەرین کچم قەینا مێردەکەتت هەر خۆش بوێ تخوا باوکان سەیری ئەوە بکەن وەڵاهی لەم لەم ماوانەی پێشوودا ئەو یەک دوو ساڵی لەوە پێش ئەو حیزبە تەفرەقەی تێکەوت ماڵک بە حساب هەمویان ڕۆشنبیرن هەردووشیان باڵادەستن لەوەی ئەم لا جیابووەکان و ئەسڵەکانی خۆیان لەو کاتەدا ژن و مێردێک من لە مقابلەیەکی ڕۆژنامەیەکە کە لەگەڵ پیاوەکە نووسیبوویان وتی جیابووی وتی بەڵێ وتی چۆن وتی چوار ساڵ لەگەڵ ئەو کچە یەکترمان خۆشویست کە حیزبەکەمان تەفرەقە بوو من هاتمە جەماعەتی ئەو لاو ئەو لەوێ مایەوە ماڵی باوکی ئیتر کۆتا جار باوکی کوتی یان دەبێ کچەکەم من هەڵبژێرێ یان نابێ لەگەڵ تۆدا بێ کچەکە باوکی هەڵبژار و لەیەک جیابووینەوە لە سەدەی بیست و یەکا لە سەدەی دیموکراسیەتدا بەڵام بگەڕێەوە خزمەت ڕێبازی پیاوە سا سەلەم بیر و باوەڕ و عەقیدە ئەو بتپەرست و ئەو ئەڵڵا پەرست بەڵام با خێزان ئاژاوەی تێ نەکەوێ خێزان بە ئاژاوەی تێ نەکەوێ واش ئافرینی لە کچەکەی کە ڕێز لە مێردەکەی دەگرێ پێغەمبەری خوا صلی الله وەکو قائیدی یەکەمی سەرکردایەتی جەیش و لەشکر دەیتوانی خۆ ئەمرێک دەرکا بڵێ ئەبو العاز ئازاد کەن بەڵام نا ئاخرەوە جەنگە هەموو ئەنجومەنی شوڕا و هەموو سەربازەکانی ئیسلامی کۆکردەوە فەرمووی ڕەئی بەدەست ئێوەیە کچەکەم هەموو ماڵەکەی پێچاوەتەوە ئەم تورەکەیە کوڵاوەکەی خەدیجەی خۆشەویستی منی ناردووە بۆ ئەوەی بیبەخشێ و مێردەکەی ئازاد بکرێ ئەگەر ئازادی بکەن مەمنونتانم و ڕێزم دەگرن وە ئەگەر دیاریەکانیش و ئەم کوڵاوەی خاتوو خەدیجەشت خوا با نەفەوتێ بدرێتەوە بە کچەکەم بە زەینەب هێشتا هەر مەمنونتانم وە ئەگەر نەشیکەن مافی خۆتانە لە شکر بەوەیە بڕیاردا چونکە ئێوە جەنگتان کردووە هەموو سەحابەکان فەرمویان سەر و ماڵمان لە پێناوی ڕێی پێغەمبەری خوا دا سەلەم ئەی پێغەمبەری خوا چۆنت پێ خۆشە بۆ خۆت وا ڕەفتار بکە ئەبو العاسی ئازاد کرد و تورەکەکەشی ناردەوە و کوڵاوەکەشی ناردەوە بۆ زەینەب بەڵام فەرمووی ئەبو العاس تخوا زەینەبم زۆر دەمێکە نەبینیوە دە ساڵە نەمبینیوە تخوا ئازاری کە با بێ لە ناو شاری مەدینە بە یەکتر شاد بینەوە وتی بەڵێ ئەی محەممەد بەسەر چاو ئەویش وەفادار بوو هەر گەیشتە ماڵەوە زەینەبی نار بۆ لای باوکی سبحان الله ساڵێکی پێ نەچوو زەینەب لە مەدینە نامەی نار کە حەز دەکەم لە لای باوکم و لەو ناو مسلمانانە بژیم ئەبول عازوتی ئەوەشیان ئازادی من و تۆ هەر خۆشەویستی یەکین لە هەر شوێنێک بین تۆ کوێت پێ خۆشە قەیناکە لەوێ بژی قەیناکە مەیەوە بۆ مەکە ئا لەو کاتەدا ئەبول عاس کاروانێکی قوڕەیشی سەرپەرشتی دەکرد هەندێک کەلوپەلیان لە وڵاتی شامەوە هێنابۆوە ئەم وەکو کرێگرتەیەک بەسەریانەوە بوو لە نزیک شاری مەدینە کەوتە کەمینی موسڵمانەکانەوە ڕاویان نا خۆی هەڵات و کاروانەکە گیرا ڕای کرد پرسی لە مناڵێک ماڵی زەینەبەی کچی محەممەد لەکوێیە وتی کچی پێغەمەی خوا سەڵسەم وتی بەڵێ وتی وا لەو ژوورەدا خانوێکیان بۆ کردووە لەو ژوورەدا دەژیا چوو بۆ لای وتی زەینەب هەڵاتوم و لە دەستی مسلمانەکان ڕام کردووە پەنام بدە وتی وەرە خۆت بشارەوە بۆ نوێژی بەیانی جاو کاتەنە من زۆر جەبار عەزی جەنابتان کردم ئافرەتان دەچون بۆ مزگەوت بۆ نوێژی بەیانی بەو تاریکە شەوە بانگی دا بیلالی حەبەشی و خەریب و قامەت بکرێ زینب هاواری کرد ابو العاصی مردم لە ماڵی مندایە و مسلمانە من ئەمانم داوە کەس بۆی نەدەست درێژی بکاتە سەر پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووە زینب ئەڵێی چی فەرمووی قەسەم بەو کەسەی ڕوحی محەممەدی بەدەستە ئەی موسڵمانان من ئاگام لەوە نەبوو ئەبول عاس چۆتە ماڵی زینبەوە ئێستاوا لە دەمی ئەوی دەبیستم بەڵام هەر کەسێ پەنادرا کەس نابێ هەر کەسێ پەنای کەسێکی دا دەبێ مسلمانان پارێزگاری لێ بکەن پەنادرا و مادام چەکەکەی داناوە نابێ لە ماڵا دیل بکوژرێ ئەوەش فەزلی ئیسلامە مادام پەناددا ئەبێ هەموو کەس دیفاعی لێ بکە ئەم کەسە پەنای بۆ ماڵی تۆ هێناوە مادام چەکی دانا و ئەمینت کرد ئەگەر سەحابەشی شەهید کردبێ نابێ بیکوژی لە ماڵەکەی خۆتا چونکە ئەمان ئەمان دراو ئەمان زۆر گەورەی لە ئیسلامدا پێغەمبەری خوا صلی الله بانگی ابو العاصی کرد و فەرمووی موسڵمان دەبی وتی نەوەڵا فەرمووی دەی وەڵڵاهی نازانم ئێستا من چی بە تۆ بڵێم ئەی سەحابەکان دیسان جارش کە تەکلیفم لە خزمەتتانە هەیە سەیری سەرکردە دەبێ ئاوا بێ نەک بڵێ مە خزمی خۆمە بڕۆ ئازادی کە ئەوە فڵان کەسە بێگانەیە بیکوژن فەمووی دیسان بەدەست ئێوەیە ئێوە دیلتان کردووە ئێوە ڕاوتان ناوە ماڵەکەتان گرتووە ئەگەر ئازادی کەن دیسان لێتان مەمنونم و ئەگەر ئازادیشی نەکەن بۆ خۆتان موسڵمانان چی بە چەک دەزانن ئەوە بکەن سەحابەکان دیسان وتیان ئەی پێغەمبەری خوا تۆ چی بفەرمووی ئێمە ئەوە دەکەین فەرمووی ئەبو العاص بە خۆت و ماڵەکەوە ئازادی لەبەر خاتی زەینەبەی کچم سەی باوکی کچ ئەبێ ئاوا بێ ئەوەندە حرمەتی لەو کافرە گرت هێشتا لەبەر خاتی کچەکەم بڕۆ ئازاد بۆ ماڵەکەش بەرەوە ئەبو العاس چەند هەنگاوێک دوور کەوتەوە نێو دوایی گەڕایەوە باوەشی بە پێغەمبەر کرد صلی سەلم گریا ئەم لاولای ماچ کرد دەستەکانی ماچ کرد فەرمووی مامە گیان تخوا گەر نمازاکە ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله دینی حق ئا ئەمەیە ئێستا گەیشتمە قەناعەت کە بەس ئەم ڕێبازەی دە تۆ ڕاستەی پێغەمبەری خوا مسوڵمان بوو پێغەمبەر باوەشی پێدا کرد سەحابە هەموو لە خۆشیاندا گەشانەوە زەینەب لە خۆشیاندا دەگریا الحمدلله مێردە خۆشەویستەکەی هاتە سەر بیر و باوەڕەکەی مسوڵمان بوو جا پێغەمبەری خوا سەڵسەم فەرمووی ئەم ماڵ و سەروەتەش بەرەوە بۆ شاری مەکە وتی ئەی پێغەمبەری خوا من لەوێ خانم داگیر دەکرێ مڵکەکانم داگیر دەکرێ ئەی ناکرێ ئەمە لە شریعەتی ئەوە دەست بەسەرا بگرم فەرمووی نا ئەمە ئەمانەتی خەڵکە تۆ ئەمینداری خەڵکی با ئەوانە کافریش بن تۆ ئەمینداری ئەم ماڵەی ئەڵڵا لەم بەرەکەتی ئیسلامەتیە ماڵی دوژمنت بەدەستەوە بوو چونکە بە ئەمانە داوێتێ دەستت ئەگە ماڵیشت خوا تۆ نابێ خیانە لەو بکەی فەرمووی ئەو ماڵە بەرەوە بۆ شاری مەککە تەسلیم بە خاوەنەکانیان بکەوە ئەمجا وەرەوە بۆ خۆت بۆ ئێرە خێزان بە بەختەوەری ژیا. کەواتە ئەمانەت پارێزیەکە لەوێ، دووەمیشیان سەرنج بدەن برایانی بەڕێزم ئێمە با لە ژیاننامەی پیامبەر صلی اللە علیه و سلم تێبگەین، پێغەمبەر نەیفەرموو دوعایەکت بۆ دەکەم بە گەروویدا بکەن چاوی کوێرکە، نەخێر دوعا نووسین تەئسیری نیە، کردەوەی جوان تەئسیری هەیە، بەم ڕەفتارە شیرینانەی پێغەمبەر صلی اللە علیه و سلم دوای نزیکی دە ساڵ زیاتر ئەم جار ابو العاص هات و ئیمانی هێنا و بە قەناعەتی دڵەوە هاتە سەر ڕێبازی پێغەمبەر صلی اللە علیە و سلم دوعا لە کەس مەکە نوشتە بە دەمی کەسا مەکە ئەخلاق جوانی ڕێبازی پێغەمبەر صلی اللە علیە و سلم ئەوەی لە مینبەرەوە دەیویستی بیکە بە کردار و کردارەکەش ئاسانە ان شاء الله درێژەی ئەم باسە لە زنجیرەکانی داهاتوودا لەوەی کە ئەی ڕۆڵی خەسوو دەبێت چۆن بێ بەرامبەر بوو خۆ هەر بووک وا نابێ ئەبێ خەسووش بەڕاستی خەسوو بێ بەڕاستی ئامۆژن بێ بەڕاستی دایک بێ وە ڕۆڵی دایکی کرد چیە؟ درێژەی ئەو باسانە ئیشاڵا بە پشتیوانی خوای تاک و تەنها ئەگە فرسەتمان بدا عەرزی جەنابتان دەکەین لە خوتبەکانی داهاتوودا خوای پەروەردگار بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی خوای هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ڕەبی خوای تەبایی خێزانیمان بە نسیب بکەی خوای خێزانی موسڵمانان هەمووی تەبا و ڕەبا و پڕ بەرەکەت کەی یا ڕەبی خوای ئێمە و هەموو موسڵمانان لە ئاژاوەکانی ناو خێزان پارێزی بینی بووک و خەسوەکان قەدر و حلمەتیان زیاد کەی بە چاوی دایک و کچایەتی لە یەکتری بڕوانن یاڕەبی خوایە ئاژاوەی ناو وڵاتەکەشمان کە بەداخەوە مەترسیەکی گەورە هەیە خوایە دەسەڵات نارانی دەسەڵات میلەت هەر هەمومان بگەڕێنەوە بە خزمەت ڕێبازی پێغەمبەر صلی الله علیه وسلم والله بەس بە ڕێبازی پێغەمبەر ڕزگار دەبین بەس بە ڕێبازی پێغەمبەر ئاژاوەمان لە نێواندا دەچێ بەس بە ڕێبازی پێغەمبەر عەدالەت دەچەسپێ دەی خوایە بمان جێوەڕۆ بەسەر ڕێبازەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم ئاشنامان کەی بە دین و قورئان و بەرنامەکەی خۆت یا ڕەبی خوا لەبەر چاوی یەکتر ناشیرینمان نەکەی ئیسلاحی حاڵی هەموو لایەکمان بکەی لە خوێنڕێژی و فیتنە خوایە بۆ جارێشکە هەتا هەتایە بە دوورمان کەی خوایە زمانی گفتوگۆ و زمانی حیوار زمانی گوڵ یا ڕەبی خوا لە بینی ئەم میلەتەدا بێ و بچێ و زمانی گوللە و زمانی دڕک و زمانی زبر لە ناوماندا لاچێ خوایە عاقبەتمان خێر کەی ئەم بەهارە ڕەحمەتی گەلێ جوانە لەم ماوەدا بۆ باراندین بۆمان زیاد کەی بەهارێکی پڕ پیت و بەرەکەت و خەلەو خەلمانمان پڕ پی دوبەرەکەت بێ ئەوانەی نەخۆشن خوایە بە گەورەی خۆت لەم ڕۆژی مبارەکی جومعەدا شیفایان بۆ بنێری یا ڕەبی خوایە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری خوایە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی کەوا مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مصیبەتدارە سێبوری دڵ و دەرونی بدەی ئەوەی مناڵی هەیە بۆی ساڵحکەی خوایە ئەو خێزانانەی کە منداڵیان نێ ئەولادی ساڵحیان پێ عتاکەی خوایە ئەو خێزانانی کە ئاژاوەیان هەیە بۆ خاتی گەورەی و ڕەحمەتی خۆت چۆن ماڵی پێغەمبەر و زاوا و بووکت دڵخۆش کرد یا ڕەبی خوایە ئاوا دڵخۆشیان کەی ئیسلاحی حاڵی هەموو لایەک بکەی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا